فەرمی ئەگەر بەنجام ئێمە بە ئەنجامدانی هەر پێنج پایەکەی ئیسلام بەس بێ بۆ چوونمان بۆ بەهشت ئەوە چ پێویست دەکات ڕیژ بهێڵینەوە و شەڕواڵ کورد بکەینەوە و لەسەر مسلمانانی واجب بکەین بارەکە لافیک برا بەڕێزەکەم یەکەمیان چوونە بەهشت دوو چوونە بەهشتەیە چوونە بەهشتێکی سەرەتا یەکسەری ئیبتیداعەن بەبێ عذاب چوونە بەهشتێکی ئینتهاییش دوای چوونە جەهنم و دوای عقاب ئەوەت لەبیر نەچێت کە بێت و تاوانەکانت زیاتر بێ لە چاکەکانت تۆ مستحقی چوونە جەهنەمیت بەڵام دوایی دیتە دەرەو دەچی دەباشت جا ئایا ئینسانی عاقڵ کە بڵێ مادام من نیهایەت هەر دەچمە بەهەشت قەی ناکا با بچمە جەهەنەم کەس وا دەڵێت ئەگەر بە کەسێک بڵین کاکە گیان چوار سیارە بە دوو سیارەمان هەیە دەتوانی سوارەمەیان بی دەشتوانی سوارەمەیان بیت هەردووکیشی بۆ یەک هەدەف دەڕوات و سەد لە سەد هەردووکیشتان دەگەنە ئەو هەدەفە بەڵام دانەیەکیان بە ڕێگایەکی ڕاستدا دەڕوا و یەکسەر دەڕوا بە سەلامەتی هیچ چەتە و ڕێگری لێ نییە و هیچ کۆسپ و ناڕەحەتیی بە ئەولاتر وایە بڵین کۆسپ و ناڕەحەتی لێ نییە بەڵام سەیارەکەی تر دەڕوا لە ڕێگا هەڵدەدێرێت یا لە ڕێگا سەیتەرەی لێ ڕای دەگرن لی دەدەن تەعزیبت دەدەن تووشی ناڕەحەتی دەبی دەگیرەی دوای ساڵێک لەوانەیە بەربی هەر بەردەبی جا ساڵێک دوو ساڵ بەردەبی و ئەو جا دەچیتە هەدەفەکەی خۆت ئەگەر عقلی هەبێ دەڵێ جا من مادەم هەردەگەم هەدەف چیم داوە سوارەوە مقیشتەکە با بۆ بڕۆین هەر دەگەین خۆ تەواو فەرقی نیە بەوە بێ چێ دەڵێ فەرقی نیە عاقل هەیە بڵێ فەرقی نیە با نەتیجەش هەر بچیتە ئەو هەدەفە ئجا بۆ من ڕێیەکی سەلامەت هەڵنەبژێرم بۆ ئەو ڕێگای هەڵبژێرم بۆیە برا بەڕێزەکەم کە تۆ بێ و بێت و بڵێ وەڵام پێنج پایەکە کەم خۆر دەچمە باشت بەڵێ دەچیتە باشت بەڵام کۆمەڵشتی تر هەیە خوارێ حرام کردویت ئێ پێنج فەرزەکە دەکەیت و پێنج پایەکە ئیسلام جێبەجێ دەکەیت و زیناش دەکەیت پێنج پایەکە ئیسلام دەکات نوێش دەکات ڕۆژوو دەگری حەجیشی کردو زەکاتیش دەدا قەتلیش دەکات پیاو کوژیش دەکات پێنج پایەکە ئیسلامیشی کردو و عراقیش دەخواتەوە پێنج پایەکە ئیسلامیشی کردو و ڕیباش دەخوا تۆ بڵێ وڵا بۆ پێنج پایە من نەجاتم بووە بەڵێ مادام مسلمانیت هەر دەچیتە باش بەڵام دەزانی دوای چی دوای ئەوەی ساڵێک دەگیرێیت ساڵێک عذاب دەدرێت جاخوا دەزانێت چەند ساڵ لە جانەمدا دەمێنیتەوە ئیدی خۆت ڕۆژی قیامەت خۆت وەڵامی ڕب العالمین دەدەیتەوە کە بە پرسیارت لێ دەکرێ مادا ئەجەبتم المرسلین چ وەڵامێکی پێغمبەرت دایەوە چ وەڵام دایەوە وەڵا خوایگەن ئەوەی بەدڵم بوو بە قسەم کردی پێغمبەرەکە تۆش بەدڵم نەبوو بەخوا تااقەتم نەبوو ڕژ زۆر ناخۆش بوو ئەویانم نەکرد فلان شتێشم نەکرد فلان شتەشم نەکرد نابێ برا خۆ دین مزاج نییە وڵا ئەویانم حەز لێ دەیکەم و حەز لێنێ نایکەم و ئەوجا هەندێ شت لە نەزەری تۆدا قورس ئەی نابینن ئێستا چەند کەسی جوولەکەیە یا گاورە یا کافرە یا ئەسڵەن ملحیدێکە باوەڕی بە هیچ دینێک نیە ئێستا بۆ جوانی مۆدیل لە ڕژ دێڵنەوە ڕژ دێڵتەوە بۆ جوانی بۆچی کاکە لەبەر خوا هەر باوەڕی بە خوا نیە ڕژ دێڵێتەوە کاتە کە بڵێ ڕیژ ناشیرنا ئەوە تازەەوە دەبێتە مۆدیل بڵێ شەڕوا کورتی ناشیرنە ئێستاوە کردویانتە مۆدل کەسانی بە ئیمان تازە دێنەوە سەر ئەوە ئەو جا لە سەروی هەمووشیەوە ئێمە دەڵێن پێغمبەری خواوای فەرموالەی سەڵاو باوەڕمان بۆیە خوا پێغمبەری نرد ئەویش بە ئەمانەتەوە شتەکانمان پێ دەڵێ ئێمەش بە قسەی دەکەین چێش بە قسەی دەکات قازانج دەکات چێش بە قسەی ناکە برام بۆ خۆی تاوانبار دەبێت بەڵام وابزانرێت کە ئێمەی سەلەفی ڕژ لەسەر خەڵک واجب دەکەین بە هەڵەداچی برا شیرنەکەم وڵا ئێمە واجبکردن و فەڕزکردن لە دەست ئێمەدا نییە ئێمە و ئێوە هەمومان یەکین سەیری فەرمانەکانی خۆ پێغمبەری خوا دەکەین عليه سڵات سلام ئا تا چەندێک من یا تۆ جێبەجێ دەکەین یا جێبەجێ ناکەین